تبطیلو صدقاتکم بالمن والأذى ماڵ و سامانەکانی خۆتان لە پێناو خوادا دەبەخشن دوایی منەت بەسەر خەڵکیا مەکەن منەتی بەسەرا مەکە مەڵێ من چاکەی زۆرم لەگەڵا کردو ئەو لەبەر چاوی نییە ئەگەر وات وت لەبەر خاتری خوا ئەنجامت نەداوە ئەگەر وات وت کردەوەکانت بەتاڵ ئەبێتەوە ئەو خوای گەڕە خۆی دەفەرمێ ئەوەی لەبەر خاتری خوابی بەخشەیە بەو شێوەی نییە نابێ منەت بەسەر خەڵکییا بکەی چاکێک لەگەڵ خەڵکێکا کرد بیشارەوە بە نهێنی بێت با خەڵکی پێت نەزانێت با لەبەر خاتری خوابی و منەت بەسەر کابرادا مەکە نە بەرەو ڕوو نە لە پاشملە منەتی بەسەرا مەکە و قەرزاری مەکە چونکە ئەگەر قەرزارت کرد من نەبوومایە تۆ وات نەئەکرد وات پێ نەئەکرا ئەمانە هەمووی بەتاڵی دەکاتەوە خێر و سەدەقەکە و چاکەکانی ئێمە بەتاڵ دەکاتەوە کەواتە منەتکردن بەسەر خەڵکیە ئێش و ئازاری خەڵکیدان منەت بەسەر کەسێکا بکەیت کە چاکە لەگەڵا کردووە ئەبێتە سەبەب و هۆکارێک بۆ بەتاڵ بوونەوەی کردەوەکانی ئەو کردەوانەی کە بەرامبەر ئەو ئینسان ئەنجام داوە ئیتر ماڵ و سامان بەخشین بێ یا هەر چاکێکی تر بێ لەگەڵ خەڵکا کردوتە مادەم منەتی بەسەرا بکەی ئێش و ئازاری دڵەکەی بدەی وەڵڵا خوای گەورە بەتاڵی دەکات لەبەر ئەوە ئاگامان لە خۆمان بێ ئەگەر بەرامبەر کەسێ چاکەمان کرد با دوای تاوانباری نەکەین دوایی بە سپڵە و بێوەفا لە قەڵەمی نەدین ئێمە لەبەر خاتری خوا کردومانە پێویست ناکە منەت بەسەر خەڵکییا بکەین پێویست ناکە تانەوتە شەری لێ بدەین ئەگەر بۆ خوش نەمان کردووە ئەوە خاک بەسەرمان لە قیامەتە بەرڕووی ڕیا و تاوانەکانی خۆمان دەبینەوە